بێگومان ئیماندارانی ڕاستەقینە تەنها ئەوانەن، یەکەم، کە کاتێک ناوی خودا برا، ئەوە دڵەکانیان دەترسێت و دەهەژێت، دووهەم، کاتێکیش ئایەت و فەرمانەکانی ئێمەیان بەسەردا بخوێندرێتەوە، ئەوە ئیمان و باوەڕیان زیاد دەکات، سێهەم، لە هەموو کاروبارێکیشیاندا هەر پشت بە پەروەردگاری خۆیان دەبەستن. لەگەڵ ڕێزدا. کما اخرجک ربک من بیتک بالحق وان فریقا وان فریقا من المومنین لکارهون. شێوەی دابەشکردنی دەسکەوتەکانی غەزای بەدر هەندێ موسڵمان پێی دڵگران بوون وەک چۆن پەروەردگارت بە حەق و ڕاستی لە نێو ماڵەکەت دەری هێنایت لە کاتێکدا بەڕاستی کۆمەڵێک لە بڕواداران پێی دڵگران بوون یادی ئەو کاتە بکەنەوە خودا بەڵێنی پێدابوون کە یەکێک لەو دوو دەستەیە بەڕاستی بۆ ئێوە دەبێت یان کاروانەکە یا سەرکەوتن بەسەر لەشکرەکەدا ئێوەش بەڕاستی ئاواتە خوازن و حەز دەکەن کاروانە بێ چەک و ئاسانەکە بۆ ئێوە بێت خداش دەیەوێت حەق و ڕاستی بە فەرمانەکانی خۆی بچەسپێنێت و کافرانیش بنە بڕ بکات و ڕیشەکەنیان بکات. یادی ئەو کاتە بکەنەوە کە لە پەروەردگارتان دەپاڕانەوە و داوای یارمەتیتان لێ دەکرد، خوداش خێرا هات بە هاناتانەوە و فەرمووی، بەڕاستی من بە هەزار فریشتەی تر یارمەتی و کۆمەکیتان دەکەم بە شوێن ئەوانی تردا. وما جعله الله إلا بشرا ولتطمئن به قلوبكم ئەو مژدە و ئارامی دڵە کاتێک بوو کە خدای گەورە بە وەنەوز دایگرتن بۆ ئەوەی هێمنیەک بێت بۆتان لەلایەن خۆیەوە و ئاوێکیشی لە ئاسمانەوە بەسەرتاندا باراند بۆ ئەوەی خاوێنتان بکاتەوە پێی و پۆخلی شەیتانتان لێ دوور بخاتەوە تا لە ڕووی جەستە و دڵ و دەروونەوە خاوێن بن و دڵەکانتان بەهێز و دامەزراو بکات و بیان بەستێت بە خودداوە و بەو ئاوا پێیەکانیشتان جێگیر و قایم بکات. یادی ئەوە بکەرەوە کاتێک پەروەردگارت وەحی و نیگای دەکرد بۆ فریشتەکان کە، بەڕاستی من یار و یاوەرتانم، کەوابوو ئێوەش دڵی ئیمانداران پابەند و دامەزراو بکەن، لەمەودوا منیش ترس و بیم دەخەمە دڵی ئەوانەی کە بێباوەڕ بوون، دە ئێوەش لە سەرووی گەردنی ناپاکان بدەن و دەست بوەشێنن لە هەموو سەرپەنجەکانیان تا کافرەکان شمشێریان پێ نەگیرێت. هەر کەسیش دژایەتی و سەرپێچی خودا و پێغەمبەرەکەی بکات ئەوە بەڕاستی خودا تۆڵە سێنەرێکی بە زەبرە. ذلکم فذوقوه وان للکافرین عذاب النار. ئەوەتا تۆڵەی خوداتان جا ئێوەش بچێژن و بێگومان سزای ئاگری دۆزەخ هەمیشە هەر بۆ بێباوەڕانە. هەرکەس لەو ڕۆژەدا ڕابکاتە دواوە و پشتیان تێبکات ئەوە بەڕاستی لەگەڵ خەشم و قینی خوددادا گەڕاوەتەوە و سەرنجام جێ و ڕێگەی دۆ زەخە کە ناخۆشترین جێگە و سەرنجامە مەگەر مەبەستی بەکارهێنانی هونەری جەنگ بێت یاخود مەبەستی شوێن گۆڕین و جێگۆڕکێ بێت بۆ لای دەستەیەکی تر. تۆش ئەی محمد کاتێک مشتێک خۆڵت ڕوو بە کافران فڕێدا ئەو کارە تەنها تۆ نەتکرد بەڵکو خدا فڕێدا و خۆڵی کردت چاوی کافرانەوە تا ئیمانداران تاقی بکاتەوە بە تاقیکردنەوەیەکی چاک چونکە بەڕاستی خدا بیسەری دوعا و نزایانە زانا شەبەنیەتی دڵیان ذلكم وأن الله موهن كيد الكافرين ئیمانداران، ئەگەر ئێوە داوای یارمەتی و سەرکەوتن دەکەن ئەوە بەڕاستی سەرکەوتنتان بۆ هات و ئەگەر واز بهێنن لە سەرپێچی فەرمانەکانی پێغەمبەر ئەوە چاکترە بۆتان خۆ ئەگەر بگەڕێنەوە بۆ سەرپێچی کردن ئێمەش دەگەڕێینەوە بۆ شکست پێدانتان ئەو کاتە دەستە و تاقمتان هەرگیز هیچ سوودێکتان پێ ناگەیەنێت هەرچەند زۆریش بێت ژمارەتان جا خودای باڵا دەست جێ و ڕێی بۆ سازکردن و بەهێزی کردن بە سەرکەوتن و یارمەتی خۆی و لە ڕزق و ڕۆزی و ناز و نیعمەتە پاکەکان بەهرەوەری کردن بۆ ئەوەی سوپاس گوزاری بکەن ئەمەش مژدەیەکی بەردەوامە و پشت بە خودا بەم زوانە دێتەوە دی. یا ایها الذین آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتکم وانتم وأن الله عنده أجر عظيم هەروەها بزانن بەڕاستی ماڵ و سامان و منداڵتان بۆ تاقیکردنەوەیە بەڕاستی خدای میهرەبانیش پاداشتی زۆر و بێسنووری لەلایە بۆ ئەو کەسانەی کە نایەڵن ماڵ و سامان و منداڵیان ببێتە کۆسپ لە ڕێگەی جیهاد و هەوڵ و خەبات و کۆششیاندا ئەگەر تەقوای خودا بکەن و پارێزکاری بکەن، ئەوە خودا بەرچاو ڕۆشنییەکی تەواوتان بۆ فەراهەم دەهێنێت کە بتوانن حەق و ناحەقی بە ئاسانی لە یەک پێ جیا بکەنەوە، هەروەها هەڵە و گوناهەکانیشتان دادەپۆشێت و لێتان خۆش دەبێت، چونکە خودا خاوەنی فەزڵ و ڕێزی گەورە و بێ سنوورە. ئەوان پیلانی خۆیان دەگێڕن و خوداش پیلانی خۆی دەخاتە کار بە پوچکردنەوەی کارەکانیان دڵنیابن کە خدای گەورە چاکترینی هەموو پلانساز و نەخشە سازانە نایەڵێ پیلانیان سەر بگرێ وإذا تتلى عليهم آياتنا قالوا قد سمعنا یادی ئەو کاتە بکەرەوە کە بێباوەڕان وتیان، خودایە، ئەگەر ئەم دین و بەرنامە و قورئانە ڕاستە لەلایەن تۆیشەوە ڕەوانە کراوە، ئەوە بەرد لە ئاسمانەوە ببارێنە بەسەرماندا، یان بەڵا و سزایەکی بە ئێشمان بۆ بهێنە. وما کان اللە لیعذبهم وانت فیهم وما کان اللە معذبهم وهم یستغفرون. بێگومان خودای گەورە بە قسەی ئەوان ناکات. بەڵاو سزا نادات بەسەریاندا لە کاتێکدا تۆ لە ناویاندا بیت بە ئومێدی ئەوەی کە هەندێکیان باوەڕ بهێنن هەروەها خودداش سزادەر نییە لە کاتێکدا ئەوان داوای لێخۆشبوون بکەن وما لهم ألا يعذبهم الله وهم يصدون عن المسجد الحرام وما كانوا أولياءه ئولائیک هم الخاسرون بەسەرهات و ڕووداوەکان بۆ ئەوەیە کە خدا کەسانی دەروون پیس و ناپاک لە کەسانی دەروون خاوێن و پاک جیا بکاتەوە و پیس و ناپاکەکانیش لەسەر یەک کەڵەکە بکات و هەمویان بدات بە مل یەکدا بۆ ئەوەی کۆیان بکاتەوە بەگشتی بە کافران بڵێ، ئەگەر کۆڵ بدەن و واز بهێنن و باوەڕ بهێنن، ئەوە بێگومان چاوپۆشی لە گوناهی ڕابردوویان دەکرێت. خۆ ئەگەر بگەڕێنەوە و بە بەردەوامی دژایەتی ئایینی خودا بکەن، جا ئەوە بەڕاستی یاسای نەتەوە یاخیبووە پێشینەکانیان بەسەردا دەسەپێنرێت. یوم الفرقان یوم التقی الجمعان واللە علی کل شیء قدیر ئەی ئیمانداران ئاگادار بن و بزانن کە بەڕاستی هەرچێکتان دەستکەوت لە جەنجی بێباوەڕاندا ئەوە بێگومان پێنجەکی بۆ خوددا و پێغەمبەر و خزمانی نزیکی پێغەمبەر و هەتیوان و هەژاران و ڕێبوارانە چوار بەشەکەی تریشی بۆ مجاهیدانە کە لەو غەزایەدا بەشداریان کردووە کاتێک ئێوە لە دامێنی خواری شیوەکە و نزیکتر بوون بە مەدینە و ئەوانیش لە سەرەوەی شیوەکەوە بوون و دوورتر لە مەدینە، کاروانەکەش لە خوارترتانەوە بوو، خۆ گەر بڕیار و بەڵێنتان بدایە بە یەکتر بگەن لەو کات و شوێنەدا ئەوە دووبەرەکی لە نێوانتاندا دروست دەبوو. بەڵام خودا دەیەوێت بارودۆخێک پێشبهێنێت کە بڕیاری لەسەر دراوە کە سەرکەوتنی موسڵمانانە و شکستی بێباوەڕانە. بۆ ئەوەی لەناو بچێت و بەهانەی نەمێنێت ئەوەی کە لە زانستی خوادا لەناو چووە و بۆ ئەوەی بژی لەسەر بەرچاو ڕوونی و بەڵگە ئەوەی لە زانستی خوادا دەژی لەسەر دینداری سەرنجامی شەڕی بەدر بۆ ئەوە بوو تا باوەڕ و بێباوەڕی بۆ هەردولا ڕوون بێت و بێگومان خودا بیسەر و زانایە. کاتێک خودا ئەوانی لەخەوتدا بەکەم نیشانەدایت خۆ ئەگەر ئەوانی بەژمارەیەکی زۆر نیشان بدایتایە ئەوە ئێوە لاواز دەبوون و تووشی نەهامەتی و کێشە دەبوون لەبارەی جەنگ کردنەوە بەڵام خودا بەسەلامەتی و سەرکەوتویی لەو ترس و کێشەیە ڕزگاری کردن چونکە بەڕاستی ئەو زاتە زانایە بەهەرچی لەناو دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە واذکروا اللە کثیرا لعلکم تفلحون ئەی ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە کاتێک دەگەنە دەستەیەک و ڕوبەڕوتان دەبنەوە ئێوە دەبێت خۆڕاگربن و سنگەر چۆڵ نەکەن و زۆر یادی خوددا بکەن و لی بپاڕێنەوە بۆ ئەوەی ئێوە سەرفراز و سەرکەوتوو بن. خۆ ئەگەر بچن بە گژیەکدا و یەکتر بشچێنن ئەوە شکست و لاوازی ڕووتان تێدەکات و هەیبەت و شکۆداری و دەسەڵاتتان لە بەین دەچێت و دەبێت خۆڕاگر و نەفس درێژ بن هەم لە مەدانی جەنگدا هەم لە ناو یەکتردا چونکە بەڕاستی خوددا یار و یاوەری خۆگر و ئارام گرانە. نەکەن وەک ئەو جۆرە کەسانە بن کە لە وڵات و شوێنی خۆیان دەرچوون لەبەر کەش و فشکردن و خۆنواندن لەبەرچاوی خەڵک و دەیانەوێت کۆسپ بخەنە بەردەم ڕێباز و ئایینی خودا لە کاتێکدا کە خودای گەورەش بە ئاگایە بە سەرەتا و سەرەنجامی هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن. ئەمڕۆ هیچ کەس دەرەقەتی ئێوە نایەت و دڵنیابن منیش پشت و پەنام بۆ ئێوە. جا کاتێک ئەو دوو لەشکرە یەکتریان بینی دەست بەجێ شەیتان پاشە و پاش گەڕایەوە وتی، بەڕاستی من بەریم لە ئێوە، چونکە بەڕاستی ئەوەی من دەیبینم ئێوە نایبینن، دیارە کە شەیتان بینیویەتی چۆن فریشتە دەستە دەستە دادەبەزن بۆ یارمەتی ئیمانداران بۆیە لە ترسا وتی، بێگومان من لە خودا دەترسم، کارو کردەوەی خودانەناسان لە هەموو سەردەمێکدا وەکو داب و نەریتی فیرعەون و ئەو کەسانە وایە کە لە سەردەمە پێشووەکاندا هاتوون پێش ئەمان ئەوانە بڕوایان نەبوو بە ئایەت و فەرمانەکانی خودا جا خوداش خەشمی لێگرتن و لە ناوی بردن بەهۆی گوناه و تاوانیانەوە بەڕاستی خودا بەتوانا و بە زەبرە لە تۆڵەدا ئەو سزاو لەناوبردنە لەبەر ئەوەیە کە بڕیاری خودا وایە، بێگومان خودا هیچ ناز و نیعمەتێکی نەگۆڕیوە کە بەخشیبێتی بە هەر قەوم و گەلێک هەتا ئەوان ئەوەی بەخۆیان دەکرێت نەیگۆڕن و نەیکەن چونکە بەڕاستیش خودای گەورە بیسەری گوفتارەکانە زانایە بە کردارەکان. خۆ گەر بێگومان ترسایت لە دەستەیەک کە پەیمانت لەگەڵدا بەستوون پەیمانەکە هەڵوەشێننەوە و خیانەتت لێ بکەن، ئەوە تۆش لەم کاتەدا پەیمانەکە بدەرەوە بە ڕوویاندا بە شێوەیەکی ڕێک و ڕاست، پێیان بڵێ کە پەیمانەکەیان نرخی نەماوە، چونکە بەڕاستی خودا کەسانی پەیمانشکێن و ناپاکی خۆش ناوێت. لە ئامادەکردنی هەموو جۆرە ئەسپ و هۆکانی تری گواستنەوە کەمتەرخەمی مەکەن تا دوژمنانی خودا و دوژمنانی خۆتانی پێ چاوترسێن بکەن با کەسانی تریش جگەل لەم دوژمنانەی ئێستا پێی چاوترسێن ببن کە ئێستا ئێوە نازانن کێن و نایان ناسن بەڵکو هەر خودا خۆی دەیان ناسێت و هەر شتێک ببەخشن لە پێناوی خوادا بۆ بەهێزکردنی سوپای ئیسلام ئەوە بەزایە ناچێت و دەستتان دەکەوێتەوە و ئێوە ستەمتان لێ ناکرێت. ولکن اللە الف بینهم انه عزیز حکیم خۆ ئەگەر خودا نەناسان بەداخوازی ڕێککەوتن و ئاشتی ویستیان بتخەڵەتێنن ئەوە دڵنیابە کە پشتیوانی خدا بەسە کە نەیەڵێت بکەویتە ناو پیلان و نەخشەیانەوە چونکە هەرە و زاتە کاتی خۆی پشتیوانی لێکردیت و سەری خستیت و ئیماندارانیشی کردە هۆیەک بۆ بەدەستهێنانی سەرکەوتن دڵەکانیشیانی بەست بە یەکەوە، ئەگەر هەرچی دارایی زەوی هەیە هەر هەموویت خەرج بکردایە تا دڵەکانیانت پەیوەند بکردایە بە یەکەوە ئەوە نەتدەتوانی ئەو دڵانە پەیوەست بکەیت بە یەکەوە بەڵام خودا بەهۆی ئاینی ئیسلامەوە خۆشی و یەکێتی و برایەتی لە نێوانیاندا بەرپا کرد چونکە بەڕاستی ئەو زاتە باڵا دەست و دانایە. ئەی پێغەمبەر هانی ئیمانداران بدە لەسەر جەنگ دژی ئەوانەی کە کۆسپن لە ڕێبازی گەیاندنی پەیامی خودا ئەگەر بیست کەسی خۆڕاگر هەبێت لە ئێوە ئەوە زاڵ دەبن بەسەر دوو سەد کەسدا خۆ ئەگەر سەد کەس لە ئێوە هەبن ئەوە بەسەر هەزار کەس لەوانەی کە بێ باوەڕن زاڵ دەبن چونکە بەڕاستی ئەوانە کەسانێکن کە تێناگەن چ هێزێک پشتیوانی لە ئێوە دەکات واللە مع الصابرین ئەی ئیمانداران ئێستا ئیتر خدا ئەرچی لەسەر کەم کردنەوە و دەیزانی کە لاوازیتان تێدایە لە ڕووی مادی و معنەویەوە لەبەر ئەوە جاگەر سەد کەسی خۆڕاگر هەبێت لە ئێوە ئەوە زاڵ دەبن بەسەر دو سەد کەسدا و ئەگەر هزار کەستان هەبێت ئەوە زاڵ دەبن بەسەر دو هزاردا ئەویش بە ویست و یارمەتی خدا خداش یار و یاوەری خۆڕاگرانە. بۆ هیچ پێغەمبەرێک نەبووە کە دیلی هەبێت هەتا کاتێک چاک پایەدار و جێگیر دەبێت لە زەویدا، مەگەر کەلوپەل و شتومەکی دنیاتان دەوێت، لە کاتێکدا خودا سەرفرازیی ئەو جیهانی دەوێت و قیامەتی مەبەستە و خودا باڵادەست و دانایە، سەرکەوتن بە ئیمانداران دەبەخشێت و دانایە لە تاقیکردنەوەیاندا. واللە غفور رحیم ئەی پێغەمبەر بەو دیلانە بڵێ کە لەبەر دەستاندان ئەگەر خدا خێر لە دڵەکانتاندا بەدی بکات ئەوە زۆر لەوە باشترتان پێدەبەخشێت کە لێتان وەرگیراوە ئەگەر باوەڕ بهێنن لێتان خۆش دەبێت خداش لێ خۆش بوو میهرەبانە ئا ئەوانە هەندێکیان پشتیوانی هەندێکی تریانن ئەوانەشی کە باوەڕیان هێناوە و کۆچیان نەکردووە ئەوە بۆتان نییە پشتگیریان بکەن لە هیچ شتێکدا هەتا ئەوانیش کۆچ دەکەن بۆ بەهێزکردنی دەوڵەتی ئیسلام خۆ ئەگەر ئەو ئیماندارانەی کە کۆچیان نەکردووە داوای یارمەتی و پشتگیریان لە ئێوە کرد بۆ سەرخستنی ئاینی ئیسلام ئەوە پێویستە لەسەرتان پشتگیریان بکەن ئەوانەشی کە بێ باوەڕ بوون هەندێکیان پشتیوانی هەندێکی تریان و پشتیوانی لە یەکتر دەکەن، خۆ ئەگەر ئێوەی ئیماندار کۆمەک بە یەکتر نەکەن و پشتی یەکتر نەگرن ئەوە لەسەر زەویدا ناخۆشی و ناکۆکی و گوناه و تاوانی گەورە پێش دێت، ئازار و ناخۆشی بۆ ئێوەی ئیماندار پێش دێت. والذین آمنوا وهاجروا وجاهدوا فی سبیل اللە والذین آووا ونصروا ان اللە بکل شیء علیم ئەوانەشی کە باوەڕیان هێناوە لە دوای کۆچکردنی یەکەم و کۆچیان کرد و هەوڵ و کۆششیاندا لە پێناوی گەیاندنی بەرنمەی خوددا لەگەڵ ئێوەدا ئەوانەش لە ئێوەن پلەی ئێوەیان هەیە ئەوانش کە سەرڕای پەیوەندی ئیمانی پەیوەندی خزمایەتیشیان هەیە هەندێکیان شایستەترن بە هەندێکی تریانەوە لە بەرنمەی خوادا واتە، ئەوان شایستەترن لە میراتبەریدا بۆ یەکتری، بەڕاستی خودا بە هەموو شتێک زانا و ئاگایە.